سوێند بەو فریشتانەی کە گیانی کافران لە لەشیان بە سەختی دەردەهێنن، وە بەو فریشتانەی کە گیانی باوەڕداران بە ئاسانی دەردێنن، وە سوێند بەو فریشتانەی کە خێرا فەرمانی خوا جێبەجێ دەکەن، وە سوێند بەو فریشتانەی کە پێشبڕکێ دەکەن لە بەجێهێنانی فەرماندا، وە سوێند بەو فریشتانەی کە تەگبیری کارو بار دەکەن، واتە سوێند بەمانە ئەوەی بەڵێنتان پێدراوە دێتە دی. یوم ترجف الراجفە تتبعها الرادفە. لە ڕۆژێکدا فوو دەکرێ بە شەیپووردا